بەناوی خودای بەخشندە و میهرەبان. پاکی و بێگەردی و ستایش بۆ ئەو زاتەی کە شەوڕەوی کرد لە بەشێکی کەمی شەودا بە بەندەی خۆی محەمەد صلی اللە علیه وسلم لە مزگەوتی حەرام کەعبەی پیرۆزەوە بۆ مزگەوتی الاقصی لە بیت المقدس کە دەوروبەریمان پیرۆز و پڕ بەرەکەت کردوە تا هەندێک نیشانە و بەڵگە و دەسەڵاتداری و توانایی خۆمانی نیشان بدەین بەڕاستی ئەو زاتە بیسەر و بینایە. ئێمە کتێبی تەوراتمان بەخشی بە موسا و کردمانە هۆی هیدایەت و ڕێنموویی بۆ نەوەی ئیسرائیل، بۆ ئەوەی کەسی تر جگە لە من نەکەنە پشتیوان و یاریدەدەر بۆ خۆیان. ئەمانە و خەڵکی تریش نەوەی ئەو کەسانەن کە لە کەشتییەکەدا لەگەڵ نوحدا هەڵمانگرتن تا سوپاسگوزار بن و قەدری ناز و نیعمەت و بەخششەکان بزانن، چونکە بەڕاستی نوح بەندەیەکی زۆر سوپاسگوزار بوو. لە کتێبی تەوراتدا یا لە لەوح المحفوظدا بڕیارمان داوە و پێمان ڕاگەیاندوون کە سوێن بە خودا ئێوە لە بەرنامەی ئێمە لادەدەن و یاخی دەبن و فەساد و خراپە دوو جار لە زەویدا بەرپا دەکەن لە غەفڵەتی خەڵکیدا زۆر گەشە دەکەن و دەسەڵاتێکی زۆر گەورە بەدەست دەهێنن لەم سەردەمەدا دووبارە ئەم هەواڵە قورئانییە هاتۆتەوە دی. وکان وعدا مفعولا جا کاتێک ئەی جوەکان بەڵێنی یەکەمیان دێت کە تۆڵەتان لێ بکەینەوە بەندە تایبەتەکانی خۆمان دەنێرینە سەران کە خاوەنی هێز و توانای زۆرن ئیترەوان بە هەموو کون و کەلێنێکی قەڵاو شارۆچکەکاندا دەسوڕێنەوە و دەگەڕێن بە شوێنیاندا و ئەم هەڕەشەی تۆڵەیە بەڵێنی خودایە و دەبێت بێتە دی، زانایانی سەردەم دەڵێن، عبادا لنا، مەبەست هاوەڵانی پێغەمبەرە کە قورئان وەسفی کردوون بە توندوتیژی دژ بە خودانەناسان لە کاتی جەنگدا. لە دوای ئەو لاوازیەتان ئەی جووەکان، لە غەفڵەت و دواکەوتنی جیهانی ئیسلامدا، نۆرەتان دەدەینەوە و دەسەڵاتمان بەسەر وڵاتی ئیمانداراندا پێدەدەین و ماڵ و سامان و کوڕی زۆرتان پێدەبەخشین و واتان لێدەکردن کە زۆرامادەبن بۆ هێرشبردن و پەلاماردان و پڕوپاگەندەکردن. وَإِنْ أَسَأْتُمْ فَلَهَا. گەر لە کاتی دەسەڵاتدا چاکە بکەن ئەوە هەر بۆ خۆتان چاک و بەسوودە، ئەگەر خراپە و تاوانیش بکەن ئەوە هەر یەخەی خۆتان دەگرێتەوە، جا کاتێک کە نۆرەی ئەنجامدانی بەڵێنی دواجار دێت ئیمانداران کارێکتان پێدەکەن کە لە ڕوخسارتاندا ڕەنگ بداتەوە. درێغیان نەکرد ئینجا دوور نییە پەروەردگارتان بەزەیی پێتاندا بێتەوە و ڕەحمتان پێ بکات ئەگەر بەخۆتاندا بێنەوە و تەوبە بکەن خۆ ئەگەر بگەڕێنەوە بۆ پیلان جێڕان و خوێن ڕێژی ئێمەش دەست دەکەینەوە بە تۆڵە سندن و تەمێکردنتان جگەلەوە دۆزەخیش دەکەین بە زیندان بۆ کافران کە تێیدا گیر بخۆن بەڕاستی ئەم قورآانە هیدایەت بەخشە بۆ چاکترین ڕێگە و ڕێباز و بەرنامە مژدەش دەدات بەو ئیماندارانەی کە کار و کردەوە چاکەکان دەکەن کە بێگومان پاداشتی زۆر و بێ سنوور چاوەڕێیانە. بەڕاستی ئەوانەشی کە باوەڕ بە ڕۆژی دوایی ناهێنن سزایەکی بەئێش و ئازارمان بۆ ئامادە کردوون. ئینسان کاتێک تەنگەتاو دەبێت دوعا و نزای شەڕ دەکات، هەروەک چۆن لە کاتی ئاساییدا دوعای خێر دەکات. ئینسان هەمیشە و بەردەوام بە پەلە و هەڵەشەیە. ئێمە دیاردەی شەو و ڕۆژمان کردووە بە دوو بەڵگە و نیشانە لەسەر دەسەڵاتی خۆمان و بۆ حەسانەوە و ئەنجامدانی کاروبارتان و ڕاگرتنی پلەیەکی گەرمای لەبار بۆ ژیانتان ئینجا ئێمە تاریکیمان بەسەر دیاردەی شەودا هێناوە و دیاردەی ڕۆژیشمان بە ئاشکرا و دیار و بینراو سازاندووە. تا لە ناز و نیعمەتی پەروەردگارتان بەهرەوەر ببن تا ژمارەی ساڵەکان بزان و حساب ڕابگرن کە زۆر پێویستە بۆ ڕێخستنی کاروباری ژیان ئێمە هەموو شتێکی پێویستی ئێوەمان بە فراوانی و بەربڵاوی ڕوون کردوتەوە نامەی کردەوەی هەر کەسێکیشمان هەڵواسیوە بە گەردنیدا و لە ڕۆژی دواییدا کارنامەی کردەوەکانی بۆ دەردەهێنین و بە کراوەیی دەخەینە بەردەستی ئاشکرایە کە ئەو دەزگایانەی کار و کردەوەی ئێمەی لەسەر تۆمار دەکرێت زۆر پێشکەوتووترە لەوەی کە ئادەمیزاد تا ئێستا پێی پێبردووە. ئەوسا پێی دەوترێت، دەی نامەی کردەوەکانت بخوێنەرەوە و تەماشای بکە، ئەمڕۆ هەر خۆت بڕیار بدە و حساب بۆ خۆت بکە شایستەی چ جۆرە پاداشتێکی. ئەوەی هەوڵی دابێت ڕێبازی ڕاست و دروست بگرێت، ئەوە بەڕاستی بە قازانجی خۆی تەواو دەبێت و هەر خۆی بەهرە لە هیدایەتەکەی وەردەگرێت. ئەوەشی گومڕا بووە و ڕێبازی سەر لێشێواوی گرتۆتە بەر، ئەوە بێگومان هەر خۆی زەرەر دەکات و گومڕاییەکەی لەسەری دەکەوێت، کەس گوناهی کەس هەڵناگرێت، کەس بەرپرسیار نییە لە هەڵەی کەسانی تر، ئێمەش سزای کەسمان نەداوە تا پێغەمبەرێکی بۆ دنێرین. کاتێک بمانەوێت دانیشتوانی شار و شاروچکەیەک لەناو ببەین، ئەوە سەرەتا فەرمانی گوێڕایەڵی دەدەین بە دەوڵەمەندەکان، کە گوێ بە حەرام و حەڵاڵ نادەن، کە چاکە و چاکەکاری بکەن، کەچی ئەوان یاخی دەبن و خراپەکاری دەکەن لە شارەکەدا، ئەوسا ئیتر شایستەی ئەوە دەبن کە بڕیاری ئێمە بەسەریاندا بسەپێنرێت، ئینجا ئێمەش کاولی دەکەین بەسەر یەکدا و دار و بەردی بەسەر یەکەوە ناهێڵین. چەندەها نەوەمان لە دوای نوح لەناو بردووە، ئەوەندەش بەسە بۆ پەروەردگاری تۆ کە ئاگادار و بینایە بە گوناه و تاوانی بەندەکانی، هیچ شتێکی لێ شاراوە نییە. ئەوەی مەبەستی تەنها دونیا بێت کە بە پەلەو بە خێرایی تێدەپەڕێت، ئەوە ئێمە بە ئارەزووی کەس ناکەین بەڵکو هەرچیمان بوێت بە زوویی بە ویستی خۆمان و بە هەر کەس کە بمانەوێت دەیبەخشین. پاشان لەو جیهان ئەو جۆرە کەسانە واتە دونیا پەرستان دەخەینە ناو دۆزەخەوە، بە سەرزەنشت کراوی و ڕاونراویەوە کە بەردەوام فریشتەکان ئێش دەکەن بە دڵیاندا و نایەڵن پشوو بدەن، هەر ڕاویان دەنێن بەناو تونێل و شوێنە سامناکەکاندا. بەڵام ئەوەشی مەبەستی بەشی ئەو جیهان بێت و هەوڵ و کۆششی چاکی بۆ بدات، لە هەمان کاتیشدا ئیماندار بێت، هەوڵ و کۆششی ئەو جۆرە کەسانە جێگەی ڕێز و سوپاسە و، سوپاس کراون. ئێمە هەردوولا دونیا پەرستان و خودا پەرستان لە بەخششی پەروەردگارت بەهرەوەر دەکەین، بێگومان بەخششی پەروەردگارت سنووردار و قەدەغەکراو نییە لە دونیادا. تەماشا بکە و سەرنج بدە چۆن ڕێز و پلەوپایەی هەندێکیانمان داوە بەسەر هەندێکی تریاندا. بێگومان پلە و جیاوازییەکانی ئەو جیهان زۆر گەورەتر و زۆر زیاترن. ئەی ئینسان! هەرگیز نەکەیت خودایەکی تر بکەیتە هاوتای خودا و هاوەڵی بۆ بڕیار بدەیت چونکە بەو کارەت زەبوون و خەجاڵەت دەبیت. پەروەرگاری تۆ بڕیاری داوە کە جگە لەو کەسی تر نەپەرستن، هەروەها بڕیاری داوە چاکەکاریش بن لەگەڵ دایک و باوکتاندا، هەر کاتێک یەکێکیان یان هەردووکیان بە پیری کەوتنە لای تۆ، تەنانەت ئۆفیان لەدەست مەکە و هەرگیز پێیاندا هەڵمەشاخێ و هاواریان بەسەردا مەکە، بەردەوامیش قسە و گفتوگۆت لەگەڵیاندا با چاک و جوان و بەجێ بێت. باڵی میهرەبانی خۆتیان بۆ ڕاخە و ملکەچ بە بۆیان، نزا بکە و بڵێ، پەروەردگارە! ڕەحمیان پێ بکە و میهرەبان بە بۆیان، هەروەکو چۆن ئەوان ڕەحمیان بە من کرد و منیان پەروەردە کردووە بە بچووکی و منداڵی. پەروەردگارتان زۆر زاناترە لە خۆتان بەوەی کە لە دڵ و دەروونتاندا هەیە. خۆ گەر چاک و پاک و ڕێک و پێک بن، ئەوە بەڕاستی ئیتر ئەو زاتە بۆ تۆبەکاران و پەشیمانان زۆر لێخۆشبوو و بەخشندەیە. مافی خزم و خوێشان بەجێ بهێنە و پەیوەندییەکان لە چوارچێوەی شەرعدا چاودێری بکە. بە یارمەتی دانیان بە گوێرەی توانا ئەنجام بدا، هەروەها مافی ڕێبواریش بە دەستگیرۆیی و ڕێنیشاندان جێبەجێ بکە، دەستبڵاویش مەبە و ماڵ و سامانت بە فیڕۆ مەدە، چونکە بەڕاستی ئەوانەی ماڵ و سامانیان بە فیڕۆ دەدەن لە ڕێگەی خراپدا سەرفی دەکەن ئەوانە هەمیشە وەک برای شەیتانەکان وان، شەیتانیش لە بەرامبەر ناز و نیعمەتەکانی پەروەردگاریەوە زۆر ناشکر و بەدنمەکە. خۆ گەر نەتتوانی یارمەتی ناوبراوان بدەیت و بە ئومێدی ڕەحمەتی پەروەردگار و بەخششی ئەو بوویت ئەوە دەکرێت بە گوفتاری جوان و قسەی خۆش ڕازیان بکەیت نەکەیت ئەوەندە دەست نوقاو بیت وەک ئەوەی کە دەستی بە کۆت و زنجیر بە گەردنیدا هەڵواسرابێت هەروەها ئەوەندەش دەست بڵاو مەبە هیچت بەدەستەوە نەمێنێت لەوەودوا بکەویتە بەردەم لۆمە و سەرزەنشتی ئەم و ئەو هیچت بەدەستەوە نەمێنێت و بە هەناسە ساردی و نائومێدی بۆی دابنیشی. بەڕاستی پەروەردگارت بە هەر کەس کە بیەوێت ڕزق و ڕۆزی فراوان دەبەخشێت یاخود کەم و سنوورداری دەکات، بێگومان ئەو زاتە ئاگادار و بینایە بە بەندەکانی، بەخشین و نەبەخشینی هەڕەمەکی نییە. نەکەن منداڵەکانتان لە ترسی گرانی و برسێتی بکوژن چونکە پەروەردگارتان ڕۆزی بەخش و میهرەبانە ئێمە ڕزق و ڕۆزی دەبەخشین بەوانیش و بە ئێوەش چونکە بەڕاستی کوشتنی ئەوان گوناه و تاوانێکی زۆر گەورەیە ولا تقربوا الزنا هەرگیز نەکەن توخنی زینا بکەون و لێی نزیک ببنەوە چونکە ئەوە بەڕاستی گوناه و تاوان و هەڵە و ڕێچکەیەکی زۆر ناقۆڵایە ولا تقتلوا النفس التي حرم الله إلا بالحق کەسێک نەکوژن کە خدا کوشتنەکەی حرام کرد بێت مەگەر بەهۆی تاوانێکەوە شایستە بێت و کوشتنی ڕەوا بێت ئەوەشی کە مەزلومانە و بێتاوان دەکوژرێت، ئەوە ئێمە بەڕاستی ماف و دەسەڵاتمان داوە بە نزیکترین کەسی کە تۆڵەی بۆ بسێنێت، ئەویش نابێت زیادەڕەوی بکات لە کوشتن و تۆڵەسەندنەوەدا، خۆ گەر لە خودا ترس و فەرمانبەردار بوو لەو کارەیدا، ئەوە بێگومان سەرکەوتوو و پشتیوانی لێکراوە لەلایەن دەسەڵاتی ڕەواوە. نزیک ماڵی هەتیو مەکەون مەگەر بە جوانترین شێوە نەبێت، وەک ئەوەی بیخەنە بازرگانیەکەوە تا گەشە بکات، هەتا دەگاتە هەڕەتی لاوی، وەفا بکەن بە بەڵێن و پەیمان، چونکە بەڕاستی بەرپرسیارن لە بەرامبەر بەڵێن و پەیمانەوە. هەر کاتێک کێشان و پێوانتان ئەنجام دا بە ڕێکوپێکی و تێروتەواوی ئەنجامی بدەن، ئەو شێوەیە چاکترە و جوانترین ئەنجامی هەیە، لە دنیادا ئاسوودە دەبن و پاداشتی قیامەتیش بەدەست دەهێنن. ئەی ئینسان، لە شتێک مەدوێ و شوێنی شتێک مەکەوە کە زانست و زانیاریت دەربارەی نییە، چونکە بەڕاستی دەزگاکانی بیستن و بینین و تێگەیشتن هەر هەمووی بەرپرسیارە لە بەرامبەریەوە. هەروەها بەسەر زەویدا بە کەش و فش و لەخۆبایی بوونەوە مەڕۆ، چونکە تۆ هەرگیز ناتوانیت زەوی کوناودەر بکەیت، ناشگەیتە بەرزی چیاکان، ئیتر ئەم کەشخە و شانازییەت لە چییە؟ هەموو ئەو شتانەی کە لە ئایەتەکانی پێشوودا باسمان کرد خراپەکانی لای پەروەردگارت ناپەسند و نابەجێیە، هەوڵ بدە هەمیشە دوورە پەرێز بیت لێیان. ئەو ڕێنموویانەی کە پەروەردگارت بە وەحی بۆی ڕەوانە کردیت بەشێکن لە حیکمەت و دانایی. نەکەیت خودایەکی تر بە هاوتای خودای باڵادەست بزانیت، چونکە ئەگەر وابیت فڕێدەدرێیتە ناو ئاگری دۆزەخەوە بە سەرزەنشت کراوی و ڕیسوایی و شەرمەزاری و دوورخراوەی لە بەزەیی خودایی ئینجا ڕوو بە هاوەڵگەران دەفەرموێت ئایا ڕەوایە خودا ئێوەی هەڵبژاردبێت تا کوڕتان پێ ببەخشێت و خۆی فریشتەکانی هەڵبژاردبێت تا بیان کات بە کچی خۆی ئەم بیروباوەڕە پوچ و بێسەروبنانە کەی ڕەوایە مەگەر کوڕ و کچ هەر خوددا نایان بەخشێت بەڕاستی ئێوە قسە و گفتارێکی نابەجێ و گەورە و ناقۆڵا دەکەن سوێن بە خوددا بەڕاستی ئێمە لەم قۆرانەدا بە چەندەها شێوە لە هەموو مەبەستەکان دواوین تا بیر بکەنەوە و یاداوەری وەربگرن کەچی قورآن بۆ خوددا نەناسان تەنها دوورە پەرێزی نەبێت هیچی تریان بۆ زیاد ناکات. ئەی پێغەمبەر بەو موشریکانە بڵێ، ئەگەر خودای تریش هەبوایە لەگەڵ خوای پەروەردگاردا هەر وەکو ئەوان دەڵێن، ئەو کاتە هەمووان هەوڵیان دەدا بۆ ئەوەی دەسەڵات لە خاوەنی عەرش و تەختی فەرمانڕەوایەتی بسەن و لێی زەوت بکەن. ستایش و پاکی و بڵندی بۆ ئەو پەروەردگارەیە کە ئەو نەفامانە دەربارەی ئەو ئەو هەموو ناڕەواییە دەڵێن، ئەو زاتە زۆر بەرز و بڵند و گەورەترە لە بۆچوونی ئەوان. هەر حەوت ئاسمانەکان و زەوی و هەموو ئەوانەی کە تیایاندا هەن تەسبیحات و ستایشی ئەو زاتە دەکەن، هیچ شتێک نییە لەم بوونەوەرەدا کە تەسبیحات و ستایش و سوپاسی ئەو زاتە نەکات، بەڵام ئێوە لە تەسبیحات و ستایشی ئەو شتانە تێناگەن، بەڕاستی ئەو زاتە هەمیشە و بەردەوام خۆگر و بە حەوسەڵەیە لە بەرامبەر لادانی خەڵکییەوە، لێخۆشبوو و چاوپۆشی دەکات ئەگەر ڕووی تێبکەن و باوەڕی پێبهێنن. کاتێک کە قورئان دەخوێنیت ئێمە بەربەستێکی نادیار و شاراوە دەخەینە نێوان تۆ و ئەوانەی باوەڕ بە ڕۆژی دوایی ناهێنن چونکە سوودی لێ وەرناگرن چونکە مەبەستیان نییە تێبگەن ئێمەش پەردە دەهێنین بەسەر دڵیاندا تا هەر تێی نەگەن گوێشیان سەنگین دەکەین تا نەیبیستن جا کاتێک لە قورئاندا تەنها ناوی پەروەردگارت دەبەیت باسی بت و بەرنامەیان ناکەیت ئەوە پشت هەڵدەکەن و ڕوو وەردەگێڕن و بێزاری دەردەبڕن و دەڕۆن ئێمە لە هەموو کەس چاکتر دەزانین کە خودا نەناسان بۆ گوێت بۆ دەگرن ئەوانە کاتێک گوێت لێ دەگرن چپە چپ و سرتە سرت دەکەن ئەوسا ستەمکاران بە یەکتر دەڵێن، ئێوە شوێن کەس ناکەون تەنها پیاوێکی جادوو لێکراو نەبێت. سەرنج بدە چۆن تۆ دەکەن بە نموونە تاوێک دەڵێن جادووگەر، دەمێک دەڵێن شاعیر. سەرەنجام خۆیان گومڕا کردووە و ناتوانن ڕێگە و ڕێبازێکی چاک و دروست بگرنە بەر. ئەوانە بە سەرسامییەوە دەڵێن، باشە ئەگەر بووینە ئێسکی ڕزیو و پرتووکاو، ئەوە سەرلەنوێ زیندوو دەکرێینەوە؟ ئەی محەممەد، پێیان بڵێ، ببنە بەرد یا ئاسن، یان هەر شتێک و هەر دروستکراوێک کە زۆر سەخت و گرنگ و گەورەیە لە بیر و هۆشتاندا، ئەوسا ئەوانە بە سەرسامییەوە دەڵێن، دەی باشە کێ زیندوومان دەکاتەوە؟ بڵێ، ئەو زاتەی کە یەکەم جار بەدیهێناون، زۆر لای ئاسانە زیندووتان بکاتەوە. ئەوسا سەریان شۆڕ دەکەنەوە بۆ لات و سەر با دەدەن و دەڵێن، ئەوە کەی زیندوو دەکرێینەوە؟ کەی قیامەت بەرپا دەبێت؟ پێیان بڵێ، دوور نییە و لەوانەیە بەم نزیکانە پێش بێت. ڕۆژێک دێت پەروەرگارتان بانگتان لێ دەکات بەدەم سوپاس و ستایشەوە زیندوو دەبنەوە و ملکەچ و فەرمانبەردارن، وا گومان دەبەن کە ماوەیەکی کەم نەبێت لە دونیادا نەژیاون، یاخود دوای مردنتان ماوەیەکی زۆر کەم لە گۆڕدا بوون. ئەی پێغەمبەر بە بەندەکانم بڵێ، چاکترین گوفتار بڵێن، جوانترین گوفتار بنووسن، چونکە شەیتان بەڕاستی دەیەوێت نێوانیان تێک بدات، هەمیشە هانیان دەدات بۆ وتنی گوفتاری هەڵە و خراپ، بەڕاستی شەیتان دوژمنی ئاشکرای ئینسانە و دەبێت وریا بێت ئەو دوژمنە تووشی هەڵەی نەکات. پەروەردگارتان چاکتان دەناسێت خۆ ئەگەر بیەوێت ڕەحمتان پێدەکات کاتێک ڕێبازی چاکە دەگرنە بەر یا ئەگەر بیەوێت سزاتان دەدات کاتێک ڕێبازی خراپەت دەگرنە بەر و ئێمە تۆمان بۆ ئەوە ڕەوانە نەکردووە کە چاودێر و پارێزەری ئەوان بیت تا ئەوان بەناچاری باوەڕ بهێنن پەروەردگارت چاک دەزانێت بەوەی لە ئاسمانەکان و زەویدایە هەر یەکەیان سەرگەرمی چین بێگومان ئێمە ڕێزی هەندێ لە پێغەمبەرانمان لە لا زیاترە لە هەندێکی تریان و کتێبی زەبووریشمان بە داوود بەخشیوە ئەی پێغەمبەر بە هاوەڵگەران بڵێ ئادەی هانا و هاوار بکەن لەو بتوشتانەی کە لە جیاتی خوددا دەیان پەرستن ئایا هیچیان لەدەست دێت دڵنیابن کە ئەوانن نەدەتوانن بەڵاو ناخۆشیێکتان لەسەر لابرن نەدەتوانن بار و دۆخ بگۆڕن ئەوانەی کە ئەوان هانا و هاواریان لێ دەکەن کامیان لە خوددا نزیکترە لە کاتێکدا کە وان خۆیان هاوار لە خودا دەکەن و داوای نزیک بوونەوە لە پەروەردگاریان دەخوازن و چاوەڕوانی ڕەحمەتی دەکەن لە سزا و تۆڵەشی دەترسن بەڕاستی سزای پەروەردگارت مەترسی لێ کراوە هیچ شار و شارۆچکەیەک نییە کە ئێمە بڕیارمان دابێت پێش بەرپابوونی ڕۆژی قیامەت لە ناوی بەرین یان سزایەکی سەختی بدەین لە کتێب و دۆسیەی تایبەتدا لە لەوحەل مەحفوظدا تۆمار نەکرابێت هیچ شتێک نەبووە بەهۆی ئەوەی کە ئێمە معجزە بەرپا بکەین و نیشانی بدەین لەوەی کە ئەوان داوایان کردووە تەنها ئەوە نەبێت کە جۆرها معجزەمان نیشانی پێشینەکاندا بەڵام ئەوان هەر بڕوایان پێ نەکرد ئێمەش لە ناومان بردن حشترە تایبەتەکەشمان بە ئاشکرا و ڕوون بە قەومی ثەمود بەخشی کەچی ستەمیان لێکرد و سەریان بڕی بەڕاستی ئێمە تەنها بۆ ترس و داچڵەکاندن نەبێت هیچ جۆرە مالیزەیەک نانێرین ئەی محەممەد یادی ئەوە بکە کاتێک پێمان وتی کە بەڕاستی پەروەردگاری تۆ دەوری خەڵکی داوە و ئاگادارە بە هەموو شتێکیان و ئەو شتانەش کە لە خەوندا نیشانمان دایت تەنها تاقیکردنەوە بوو بۆ خەڵکی هەروەها بە باسی درەختە نەفرین لێکراوەکەش کە لە قورئاندا ناوبراوە تاقییان دەکەینەوە کافرەکان کردیانە گاڵتە جاڕ و وتیان چۆن درەخت لەناو ئاگردا دەڕوێت عقلیان کول بوو لە ئاستی توانای بێسنووری خوداییدا بە مەرجێک ئێمە دەمانەوێت بەم باسانە بیان ترسێنین دایان بچڵەچێنین کەچی ئەو باسانە هیچیان بۆ زیاد ناکات تەنها لادان و یاخیبوونێکی گەورە و بێسنوور نەبێت بیریان بهێنەرەوە کاتێک بە فریشتەکانمان وت ئادەی سوژدە بەرن بۆ ئادەم هەموو سوژدەیان برد جگەل لە ئیبلیس کەوتی ئایا چۆن سوژدە دەبم بۆ ئەو کەسەی کە لە قوڕ دروست کردووە پاشان بێ شەرمانە وتی پێم بڵێ ئا ئەمەیە کە ڕێزت داوە بەسەر مندا سوێن بە خوددا ئەگەر دوام بخەیت تا ڕۆژی قیامەت ئەوە بێگومان هەمونەوەکانی گومڕە و سەرگەردان دەکەم جگە لە کەمێکیان کە دەسەڵاتم بەسەریاندا نییە خدای پەروەردگار فەرمووی بڕۆ ئەوەی شوێنی تۆ بکەوێت لەوان ئەوە بێگومان دۆزەخ پاداشتی هەمووتانە کە پاداشتێکی مسۆگەرە و جێگەی هەمووتانی تێدا دەبێتەوە بڕۆ چیت لە دەست دێت درێغی مەکە هەر کەس کە توانیت لەو بەدبەختانە بە بانگ کردن و هاندانیان بۆ تاوانکاری دایان بڕە بە هۆی لەشکری سوارە و پیادەی خۆتەوە هێرشیان بۆ بەرە و هاوبەشیان بکە لە ماڵ و سامان و منداڵ و نەوەیاندا بە سامانی حەرام و منداڵی زۆڵ و هەتا دوایی ئەوەندەش بەڵێن و ئومێدیان پێ بدە سەریان لێ بشێوێنە هەرچەندە بەڵێن و هاندانی شەیتان جگە لە فریودان و فێڵکردن و ساختە شتێکی تر نییە. بەڕاستی بەندەکانی من ئەی شەیتانی نەفرین لێکراو هیچ دەسەڵاتی تۆیان لەسەر نابێت و هەوڵ و کۆششی تۆ کاریان تێناکات و پەروەردگاری تۆ ئەی ئیماندار بەسە بۆ پارێزگاری و پاراستنت. پەروەردگارتان ئەو زاتەیە کە کەشتی بە دەریادا هاتوچۆ پێدەکات بۆتان تا لە فەزڵ و بەخششی بێشوماری بەهرەوەر ببن، بەڕاستی ئەو زاتە هەمیشە و بەردەوام بە ڕەحم و میهرەبانە بۆتان. خەڵکینە! ئێوە کاتێک لە دەریادا ناخۆشی و تەنگانە تووشتان دەبێت، ئەوە هەرچی پەرستراو هەیە لە بیر و هۆش و باوەڕتاندا نامێنێت و ون دەبێت، جگە لەو زاتە هانا و هاوار هەر بۆ زاتی خودا دەبن تا ڕزگارتان بکات. بەڵام کاتێک فریاتان دەکەوێت و ڕزگارتان دەکات و دەتانخاتە وشکانیەوە، ئێوە پشت لە بەرنامەکەی دەکەن و ڕوو وەردەگێڕن و نایناسن، بەڵکو زۆربەی ئینسانەکان ناشوکر و سپڵەن. خەڵکینە، ئایا ئێوە لە خۆتان ئەمینن خودا نەتان بات بە ناخی زەویدا و لایەشی وشکانی نەڕوخێنێت بەسەرتاندا یاخود بەر بارانتان نەکات لەوە دوا هیچ کەستان دەست ناکەوێت فریاتان بکەوێت و پەناتان بدات ئایا دڵنیان و ناترسن لەوەی کە جارێکی تر لە کەشتیدا ڕێتان بکەوێتە ناو دەریاوە ئەوسا بایەکی بەهێزی سەخت هەڵکاتە سەران اینجا بەهۆی کافربوون و یاخیبوونتانەوە نقمی دەریاتان بکات؟ لەوەودوا کەسیشتان دەست نەکەوێت بتوانێت داکۆکیتان لێ بکات لای ئێمە. سوێند بە خودا، بەڕاستی ئێمە ڕێزمان لە نەوەی ئادەم گرتووە و بەسەر وشکانی و دەریادا بە جۆرەها هۆکاری گواستنەوە هەڵمانگرتوون و لە ڕزق و ڕۆزی پوخت و چاکی و جۆراوجۆر بەهرەوەرمان کردوون لە خۆراک و پۆشاک و ماڵ و ناوماڵ و هەتا دوایی بەڕاستی ئێمە ڕێزی زیادەی ئەوانمان داوە بەسەر زۆربەی ئەو بەدیهێنراوانەدا کە دروستمان کردوون لە هەموو ڕوویەکەوە تا قەدر و ڕێزی خۆیان بزانن. یادی ئەو ڕۆژە بکە کە هەموو کۆمەڵە خەڵکێک بە ناوی پێشەواکەیانەوە بانگ دەکەین. جا ئەوەی نامە و دۆسیەی کردەوەکانی بدرێتە دەستی ڕاستی ئەوانە بەخۆشیەوە سەیری نامەی کردەوەکانی خۆیان دەکەن و دەیخوێننەوە و بەقەدەر تاڵە باریکەکەی ناوچی خورما ستەمیان لێ ناکرێت کە شتێکی بێ نرخە. جا ئەوەی لەم دنیایەدا دڵ و دەروون و بیر و هۆشی کوێر بێت ئەوە لە قیامەتدا چاوی کوێرە و زۆر سەرگەردانتر و سەرلێشێواوترە چونکە چاوی سەری بۆ بینایی و تێفکران بەکار نەهێناوە لە دنیادا ئەی پێغەمبەر موشریک و هاوەڵگەران خەریک بوو تۆ لابدەن لەوەی کە بە وەحی و نیگا بۆمان ڕەوانە کردوویت تا شتێکی ترمان بۆ هەڵببەستیت و شێوازی کار و بانگەوازت بگۆڕیت ئیترە و کاتە گەر بە قسەی ئەوان بکەیت ئەوان تۆ دەکەنە هاوەڵ و خۆشەویستی خۆیان چونکە بەدڵی ئەوانت کردووە خۆ گەر ئێمە تۆمان پایەدار و دامەزراو نەکردایە، ئەوە بەڕاستی نزیک بوویت بە مەزندەی خۆت بۆ بەرژەوەندی بانگەوازەکەت کەمێک بەلایاندا مەیل بکەیت و بە دڵی ئەوان بکەیت. ئەو کاتە ئیتر دوو بەرامبەری هاوەڵگەران لە دنیادا و بە دوو بەرامبەری ئەوان لە دوای مردن سزا و ئازارمان پێ دەچەشتیت، پاشان کەسیشت دەست نەدەکەوت فریاد بکەوێت و لە دەستی ئێمە ڕزگارت بکات. ئەو مشریکانە خەریک بوو زۆرت بۆ بهێنن و ئازار و ناخۆشیت بۆ پێش بهێنن تا لەسەر زەوی مەککە دەرد پەڕێن و دەربەدەرت بکەن ئەو کاتەی تر نەدەمانەوە دوای تۆ تەنها ماوەیەکی کەم نەبێت زوو بە زوو بە بەڵایەکی سەخت لە ناومان دەبردن لەناوبردن بڕیار و یاسای ئێمە بووە پێش تۆ بۆ قەومە خودا نەناسەکان کاتێک پێغەمبەرانیان دەرکردبێت بێگومان نابینیت سونەت و بەرنامەی ئێمە گۆڕانی بەسەردا بێت ئەی پێغەمبەر ئەی ئیماندار نوێژ ئەنجام بدە کاتێک خۆر نیوەی ئاسمان بەجێ دەهێڵێت ئاماژەیە بۆ نوێژی نیوەڕۆ و عەسر لە تاریکی شەویشدا نوێژی مەغریب و عیشا ئەنجام بدە نوێژی بەیانیانیش کە زۆر قورئانی تێدا دەخوێندرێت فەرامۆشی مەکە، بەڕاستی قورئان خوێندنی نوێژی بەیانی دەبینرێت لەلایەن فریشتەکانیشەوە. لە بەشێکی شەوگاردا خۆت ماندوو بکە بە دەورکردنەوەی قورئانەوە لە شەو نوێژدا کە زیادە ئەرکێکە لەسەر تۆ ئەی پێغەمبەر بۆ ئەوەی پەروەردگارت بتخاتە شوێن و جێگەی بەڕێزەوە کە تێیدا سوپاسکراو بیت. بڵێ، پەروەردگارە، یارمەتیم بدە تا هەر کاتێک دەست بە کاری هەر خێرێک بووم بە چاکی و ڕاستی و دروستی ئەنجامی بدەم و لە هەر کارێک بوومەوە و ئەنجاممدا سەرنجامێکی چاکی هەبێت و بە جوانی لێی دەرچم و هەمیشە و بەردەوام لەلایەن خۆتەوە دەسەڵاتێکم پێ ببەخشە کە ببێتە هۆی سەرکەوتنی بەردەوامم. هەروەها بڵێ، تازە ئیتر حەق و ڕاستی هاتووە و بەرپا بووە و بەتاڵ و ناحەقی پووچ و تەفر و توونا بووە، بەڕاستی ناحەق و بەتاڵ هەر تیاچووە و جێگیر نەبووە و بەزیوە. ئێمە لە قورئان ئایەت و سورەتانێک دادەبەزێنین کە ببێتە هۆی شیفا و چارەسەر بۆ نەخۆشیە دەروونی و جەستەییەکان، هەروەها ڕەحمەت و میهرەبانیش بۆ ئیمانداران بۆ ستەمکار و خودا نەناسانیش تەنها زیادکردنی زەرەر و زیان نەبێت هیچی تر نییە، هیچ بەهرە و سوودێکی لێ نابەن. کاتێکیش ناز و نیعمەت ببەخشین بە ئینسانی خودا نەناس ڕوو وەردەگێڕێت و فیز دەکات و هەر خەمخۆری خۆیەتی، کاتێکیش ناخۆشی و تەنگانەی تووش دێت ئەوە نائومێد و پەست و غەمگین دەبێت، بڵێ، هەموو کەس لەسەر سروشت و فیترەتی خۆی کار دەکات، جا پەروەردگارتان چاک دەزانێت کێ ڕێگە و ڕێباز و بەرنامەی ڕاست و دروستی گرتۆتە بەر. پرسیارت لێ دەکەن دەربارەی ڕۆح کە چییە و چۆنە، بڵێ، ڕۆح بەشێکە لە فەرمانی پەروەردگارم و بەدەست ئەوە، من نازانم چییە و چۆنە و هیچتان پێ نەبەخشراوە لە عیلم و زانست تەنها شتێکی کەم نەبێت. سوێند بە خودا ئەگەر بمانەوێت هەموو ئەو قورآانەی کە بە وەحی بۆمان ڕەوانە کردویت ئەوە لە دڵ و دەروون و لاپەڕەکاندا نایهێڵین پاشان کەسێکت دەست ناکەوێت بتپارێزێت و بەرگریت لێ بکات و هەوڵێکت بۆ بدات تا لەو بەهرەیە بێ بەهرە نەبی بەڵام ئێمە ئەو کارە ناکەین چونکە ئەمە ڕەحمەتێکە لەلایەن پەروەردگارتەوە بەڕاستی فەزڵ و بەخشندەی ئەو زاتە بۆ تۆ و بۆ هەموو ئیماندارێک زۆر گەورە و فراوانە، ئەی محەممەد پێیان بڵێ، سوێند بە خودا ئەگەر هەموو ئادەمیزاد و پەرییەکان کۆ ببنەوە و هەوڵی بەردەوام بدەن تا قورئانێکی وەکوو ئەمە دانێن و بیهێننە مەیدان ناتوانن کاری وا بکەن و ناتوانن لە وێنەی بهێنن ئەگەرچی هەموو لایەکیان ببنە پشتگیر و یارمەتیدەری یەکتر سوێن بە خودا، بێگومان ئێمە لەم قورئانەدا لە هەموو جۆرە نموونەیەکمان بۆ خەڵکی هێناوەتەوە تا تێفکرن و بیر بکەنەوە، کەچی زۆربەی خەڵکی تەنها ڕێبازی کوفر و خودا نەناسی نەبێت هیچی تر وەرناگرن. هەندێکیان بیانویان گرت و وتیان، هەرگیز ئێمە باوەڕ بە تۆ ناکەین تا کانی و سەرچاوەیەکمان لە زەوییەوە بۆ هەڵنەقوڵێنی. یاخود دەبێت خاوەنی باخێک بیت کە پڕ بێت لە دارخورما و ڕەز و چەندەها ڕوبار لە ناویدا هەڵبقوڵێنیت و بە خوڕ و ڕەوان بە ژێریاندا بڕوات. یاخود ئاسمان پارچە پارچە بە سەرماندا هەر وەکو خۆت پڕوپاگەندە دەکەی دابارێنە. یاخود خودای گەورە و فریشتەکانی بهێنە و ڕووبەڕوومانی بکە. یا کۆشک و تەلار و ماڵێکت هەبێت کە بە ئاڵتوون و زیو و شتی جوان نەخشێنرابێت و زەخرەفە کرابێت، یان ببینین کە بەرەو ئاسمان بڵند و بەرز دەبیتەوە، ئێمە هەرگیز بەوەش باوەڕ ناکەین هەتا کتێبێک دانەبەزێنیت و بیخوێنینەوە. تۆش پێیان بڵێ، پاچی و بێگەردی بۆ پەروەردگارم باشە کەی ئەوانە لە دەست مندایە من تەنها پێغەمبەرێکم لە گرۆی ئادەمیزاد و هیچی تر نیم ئێوەش لەو ئاستەدا نین کە ئەو بیانوانەتان جێبەجێ بکەین هیچ شتێک نەبووەتە کۆسپ لە ڕێگەیەوەدا خەڵکی باوەڕبهێنن کاتێک هیدایەتیان بۆ هات تەنها ئەوە نەبێت کە وتیان ئایا خدا مرۆڤێکی بە پێغەمبەر ناردووە لەباتی ئەوەی زوو بەدەم بانگەوازی خداوە بچن و ئەوە بەڕێز بۆ خۆیان بزانن کە نوێنەریان لێ هەڵدەبژێرێت و ئیمانی پێبهێنن زۆربەی خەڵکی لە سەردەمەکانی پێشودا عقلیان کول بووە لە ئاستی ئەو ڕێزە تایبەتیەدا پێیان بڵێ ئەگەر لەسەر زەویدا فریشتە هەبوونایە و بە دڵنیاییەوە هات و چۆیان بکردایە و ژیانیان ببردایەتە سەر ئەوە ئێمە هەر لە ئاسمانەوە فریشتەیەکمان دادەبەزاندە سەریان کە پێغەمبەر و فرستا دەبێت بۆیان چونکە پێغەمبەر دەبێت لە جۆری خۆیان بێت بڵێ هەر خدا بەسە کە شایەت بێت لە نێوان من و ئێوەدا کە چۆن بەڕێک و پێچی پەیامی پەروەردگارم پێڕاگەیاندون بەڕاستی ئەو زاتە هەمیشە بە بەندەکانی ئاگادار و بینایە. ئەو کەسەشی خودا ڕێنمووی بکات و شایستە بێت ئەوە ئیتر هیدایەت دراوە و ڕێنمووی وەرگرتووە، ئەوەشی کە سەرگەردانی بکات ئەوە هەرگیز کەسێکت دەست ناکەوێت جگە لەو زاتە کە پشتیوانی بکات و ڕزگاری بکات و فریای بکەوێت. لە ڕۆژی قیامەتیشدا ئەو جۆرە کەسانە لەسەر ڕوو کۆ دەکەینەوە و لە کاتێکدا کوێر و ڵاڵ و کەڕن ئەوانە شوێنیان ناو ئاگری دۆزەخە هەر کاتێک بڵێسەی کوژایەوە بڵێسەی زیاد دەکەینەوە بۆیان ئەو دۆزەخە پاداشتیانە چونکە بەڕاستی ئەوانە بڕوایان بە ئاەت و فەرمانەکانی ئێمە نەبوو لە بوونەوەر و لە قورئاندا دەشیان وت، باشە ئایا ئەگەر ئێمە بووینە ئێسک و پروتوکاین، ئایا ئێمە بەڕاستی جارێکی تر سەرلەنوێ زیندوو دەکرێینەوە؟ ئایا ئەوانە نەیان بینیوە بەڕاستی ئەو خودایەی کە ئاسمانەکان و زەوی دروست کردووە بە توانایە کە وەک ئەوان دروست بکات و وەک خۆیان بەدیان بهێنێتەوە؟ دیارە کە ڕۆژ و کاتێکی تایبەتی دیاری کردووە بۆ مراندنیان و زیندوو کردنەوەیان کە هیچ گومانی تێدا نییە. لەگەڵ ئەو بەڵگە بەهێزانەدا کەچی ستەمکاران هەر بڕیاری یاخیبوون و سەرکەشی و کوفریان داوە و هیچی تر. پێیان بڵێ، ئەگەر ئێوە خاوەنی گەنجینەکانی بەخشین و ڕەحمەتی پەروەردگارم بن ئەو کاتە دەستان دەگرتەوە لە ترسی بەخشین، ئادەمیزادیش دەست نوقاو و ڕەزیلە ئەگەر پەروەردەی خودایی نەبێت. سوێند بە خودا، بێگومان ئێمە نۆ موعجیزە و بەڵگە و نیشانەی ئاشکرامان بە موسا بەخشی، جا ئەی پێغەمبەر لە نەوەی ئیسرائیلی زەمانی خۆت بپرسە کاتێک موسایان بۆ هات چیان وت، جا فیرعەون پێی وت ئەی موسا بەڕاستی من وا گومان دەبەم کە تۆ جادووت لێ کراوە. موسا وتی، سوێن بە خودا ئەی فیرعەون، تۆ چاک زانیوتە کە ئەو موعجیزانە کەس ئاوا پێشی ناهێنێت جگە لە پەروەردگاری ئاسمانەکان و زەوی، تا بەرچاو ڕوونکەرەوە بێت و خەڵکی بە ڕۆشنی حەق و ناحەق ببینن و لە یەکی جیا بکەنەوە و من دڵنیام بەڕاستی ئەی فیرعەون کە تۆ تیا دەچیت و لەناو دەبرێیت ئەگەر هەر ئاوا بیر بکەیتەوە. جا فیرعەون ویستی لەسەر زەوی میسر بە یەکجاری و بە سووکایەتی کردنەوە دەربەدەریان بکات ئێمەش نوقمی دەریامان کرد خۆی و هەرچی ئەوانەی کە لەگەڵیدا بوون لە دوای لەناوبردنیشی فەرمانماندا بەنەوەی ئیسرائیل و وتمان کە لەسەر زەوی فەڵەستین نیشتەجێ ببن کاتێک بە تەواوی ڕێبازی خدایان گرتەبەر و ئیمانداری چاک و پاچی زۆریان تێدا هەڵکەوت هەندێ جار پێغەمبەرەکانیان فەرمان ڕەوایەتیان دەکردن وەک لە سەردەمی حەزرەتی داود و سلەیماندا بووە بەڵام بەداخەوە جوولەکەی ئەم سەردەمە ڕێبازی دژمنایەتی هەموو خەڵکیان گرتۆتە بەر بەتایبەتی ئۆمەتی ئیسلام بەڵام بە پشتیوانی خدای گەورە کۆتایی هێنان بە دەسەڵاتیان نزیکە کاتێک بەڵێنی دوایی هات دەستە دەستە و پۆل پۆل لەسەر زەوی فەڵستین کۆتان دەکەینەوە ئێمە قورئانمان لەسەر بنچینەی حەق و ڕاستی دابەزاندووە، بۆ چەسپاندنی حەق و ڕاستیش دابەزیوە. ئێمە تۆمان ڕەوانە نەکردووە تەنها بۆ ئەوە نەبێت کە مژدەبەخش بیت بە ئیمانداران و ترسێنەر بیت بۆ خودا نەناسان. ئێمە قورئانیشمان بەش بەش کردووە تا بە شێنەیی و بە ئارامی بیخوێنیتەوە بەسەر خەڵکیدا، هەر ئێمەش بەو شێوەیە دامانبەزاندووە کە تۆ ڕایدەگەیەنیت. پێیان بڵێن، ئەی خودا نەناسان، باوەڕ بە قورئان بهێنن یان باوەڕی پێ نەهێنن بەدەست خۆتانە و ئەمڕۆ سەربەستن، بەڵام بزانن، بەڕاستی ئەوانەی پێشتر زانیاریان پێدراوە دەربارەی تەورات و ئینجیلی دەستکاری نەکراو چاک دەزانن کە ئەم قورئانە لە هەمان سەرچاوەوەیە هەر بۆیە کاتێک بەسەریاندا دەخوێندرێتەوە خۆیان پێناگیرێت خێرا سەری ڕێز و نەوازشی بۆ دادەنەوێن و سوژدە بۆ نێرەری قورئان دەبەن. دەشڵێن، پاکی و بێگەردی بۆ پەروەردگارمانە. بەڕاستی بەڵێنی پەروەردگارمان هەر دێتە دی، بە سەرخستنی ئیمانداران لە دنیادا و سەرفرازییان لە قیامەتدا. ئەوانە سوژدە و کوڕنوش دەبەن و دەگرین و ئەسرینی خۆشەویستی پەروەردگار لە چاوانیان دەبارێت، فرمێسکی ئیمان و شادی هەڵدەوەرێن و تا دێت زیاتر ملکەچ و فەرمانبەردار و دڵ پڕ لە ئیمان دەبن. پێیان بڵێ، ئێوە لە نزا و دوعاتاندا هاوار لە اللە بکەن، یان بە سیفەتی پیرۆزیی الرحمن هانای بۆ بەرن، بە هەر ناو و سیفەتێکی جوان و بەرز هاواری لێ بکەن و نزا بکەن دروستە، چونکە ئەو خاوەنی هەموو سیفات و ناوە پیرۆز و جوانەکانە، بە هەر سیفەتێک کە لەگەڵ داخوازیەکانتاندا گونجا داوای لێ بکەن، لە کاتی داواکردنی ڕزق و ڕۆزیدا بە یا ڕەزاق یا وەهاب، لە کاتی داوای سەرکەوتندا بە یا قەوی یا مەتین یا عەزیز یا. هەتا دوایی، ئەی ئیماندار! لە کاتی خوێندنی قورئان لە نوێژەکاندا دەنگ بەرز مەکە و زۆریش نزمی مەکە، لەو نێوانەدا حاڵەتێکی لەبار و مامناوەندی ئەنجام بدە. سوپاس و ستایش بۆ ئەو خودایەی کە کەسی نەکردووە بە ڕۆڵەی خۆی و ڕۆڵەشی هەر نییە، هەروەها لە موڵک و مەملەکەتیدا کەسی نەکردووە بە شەریک و هاوتای خۆی، هەرگیز بەهۆی بێدەسەڵاتی و کەمتوانینەوە کەسی نەکردووە بە یاوەر و یاریدەدەری خۆی، لەبەرئەوە هەمیشە اللە اکبر بڵێ و ئەو زاتە بەگەورە و مەزن بزانە.